سپاس و ستایش بۆ خودای پەروەردگار کەوا دەرفەتی داین بۆ جارێکی تر بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە لە خوێندنەوەی کتێبی بگە بە کاروانی ساڵحان. سپاس بۆ خوا بەشی یەکەمی کتێبەکەمان تەواو کرد کە ئەو پێنج خاڵەی ساڵحانی پێ ناسرابوو. بەڵام لە بەشی دووەمی کتێبەکە دەگەین بەوەی ساڵحان چۆن سەیری خۆیانیان کردووە لە شەش جێدا باسیان دەکەین لە بەشی یەکەم خۆیانیان بەدڵ نەبووە مرۆڤی مسلمان بەو پەڕی توانا هەوڵی ئەوە دەدات گێڕالی خی پەروەردگار بێت و خۆی لە حەڕام و قەدەغراوەکانیشی بپارێزێت کە خەڵکی لە دوورەوە بۆی دەڕوانن بە چاوێکی زۆر قورس و ڕێزەوە سەیری دەکەن بەڵام ئەو خۆی خۆی باش دەناسێت خۆی نرخی خۆی باش دەزانێت کە هیچ جیاوازیەکی نیە لەگەڵ خەڵکانی تدا تا لە ڕۆژی قیامەتدا کارد وەردەگرێتەوە و ئەو کاتە شایانی ئەوەیە خۆی هەڵبنێت و کارتەکەی بەرز بکاتەوە و بڵێ سەیرکەن سەیرکەن من چ خواناسێک بووم لە دنیا ئای کە شەو نوێژ و ڕۆژوو و خواپەرستی زۆرم بووە سەیرکەن چ پیاوێکی مەزن بووم کەچی ئێوە نەتان دەناسیم خۆیشم نەمزانیوە شایانی ئەم پلە بەرزەم هەر کەسێک کارتەکەی درا بە دەستی ڕاستیەوە ئەوا دەرچووە و هەر کەسیش درا بە دەستی چەپیەوە خوا بمانپارێزێت ئەوە لە تاقیکردنەوەکانی ژیانی دونیادا کەوتووە و هەموو خەڵکی بەو کارەدا دەزانن کێ دەرچووە و کێش کەوتووە. جا دەرچووەکە بە هەموو دەنگی هاوار دەکات و ڕوودەکاتە ئەو ملیارەها کەسەی لە ساحەی مەحشەردا بە ڕووت و قوتی وەستاون و چاوەڕێی لێپرسینەوەن، پێیان دەڵێت، ئەها نمرەکان چەند بەرزن، دە سەیرکەن، دە بیخوێنەوە من خۆم گومانم دەبرد کە ئاکامەکەم بەم ئەنجامە جوانە دەگات، بەڵام گشتی خەمی خۆیەتی و یەک کەس نییە بیپرژێتە نمرەکانی بخوێنێتەوە. خوای عەززەوەجەل پێمان دەفەرموێت، کەستان بە نوێژ و ڕۆژوو و خواپەرستیەکانتانەوە نەنازن بەسەر خەڵکیدا، کێ دەڵێت دڵتان خاوێن بۆتەوە و شایانی لێبوردنی پەروەردگاری جیهانن، ئاخر خۆ هێشتا کارت نەدراوەتەوە چێ دەڵێ لێتان وەرگیراوە هەروەکو خودای پەروەردگار لە سوڕەی النجم ئایەتی سی و دوو دەفەرموێت فلا تزکو انفسکم هو اعلم بمن اتقا واتا خی ئەزەوەجل دەفەرموێت ئەی مسلمانان خۆتان بە چاک و پاک و بەرز و لە خواترز مەزانن کەوە دەبێتە هۆی لە خۆبای بوون بەڵکو تەنها خوا خۆی دەزانێت چێ پاک و لە خوا ترسە. گوێ بگرە بۆ ئەم وتووێژە ناسکەی نێوان دایکمان عائیشە ڕەزای خوای لێ بێت و پێغەمبەرە خۆشەویستەکەمان صلی اللە علیە وسلم کە چۆن و چەند مەفهومێک بۆ خێزانی ڕۆشن دەکاتەوە کاتێکە دەپرسێت لێی و دەڵێت ئایا ئەو کەسانەی کە گوناهبارن و دزی و شتی تر دەکەن ئەو ئاەتە دەیانگرێتەوە کە دەفەرموێت ئولائیکە یوسارعونە فی الخەیرات عائیشە ڕەزای خوا لێ بێت دەڵێت، لە پێغەمبەری خوام صلی اللە علیه وسلم پرسی دەربارەی ئەو ئایەتەی کە دەفەرمێت ئولائیک یسارعون فی الخیرات واتە ئەوانەی پێشبڕچەی یەکتری دەکەن لە کاری چاکەدا ئایا مەبەستی ئەو کەسانەیە ئارەق دەخۆن و داوێن پیسی و دزی دەکەن پێغەمبەر صلی الله عليه وسلم لە وەڵامدا پێی فەرموو نا ئەی کەچی صدیق بەڵکو ئەو کەسانەت دەگرێتەوە کە ڕۆژوو دەگرن و نوێژ دەکەن و پارە دەبەخشن و کەچی لە هەمان کاتدا ترسی ئەویان هەیە خوا لێیان وەرنەگرێت و ڕەنجەڕۆ ببن ئەوانە لە پێشبچەی کاری چاکەدان ئەی ئەو خوشکەم ئەی ئەو برایم کە دەتەوێت بگەیتە کاروانی ساڵحان کوا کۆمەکت پێت بەڵام دەستم بەدامێنت بێت کاتێک دەست گرت بە وەرزشەر قورسەکانی گەیشتن بەو ئامانجە زۆر خۆشەویست دەبیت لە ناو خەڵکیدا. بەڵام نەکەیت خۆت بە ساڵح و پیاوچاک لە قەڵەم بدەیت ئەوە بەرەو هودواوە دەتگەڕێنێتەوە تۆ دە ساڵ لەسەر یەک شەو نوێژ بکەیت لەوانەیە نەگەیتە ئاستی خواناسێکی پایەبەرزی وەک حەسەنی بەسری ڕەحمەتی خوای لێبێت دەیجێ بگرە و بزانە چۆن سەیری خۆی دەکات و چۆن وەسفی خۆی دەکات بۆ فەرەزە دەقی شاعیر کاتێ خێزانی فەرەز دەقی شاعیر مرد، کە ناوی نەواری کچی ئایون بوو، پێش مردنی وەسیەتی کردبوو کەزانەی بەسڕە حەسەنی بەسری نوێژی بەسەرەوە بکات، بۆیە هەموو پیاوماقوڵانی بەسڕە لەگەڵ ئیمام حەسەندا بەشداری بەخاکسپاردنەکەیان کرد و حەسەن ڕەحمەتی خوای لێبێت بەسواری ئێسترەکەیەوە و فەرەز دەقیش بەسواری حۆشترەکەیەوە پێکەوە دەڕۆیشتن و لەڕێگادا حەسەن پرسیاری کرد لەفەرەز دەق و وتی ئایا ئەو خەڵکە لە ناو خۆیاندا چی دەڵێن؟ فەرەز دەق وتی قوربان دەڵێن ئەمڕۆ چاکترین کەسی بەسڕا مەبەستیان تۆیە و خراپترین خەڵکی بەسڕا مەبەستیان منە لەگەڵ ئەم جەنازەیەدان. حەسەن ڕووی تێکرد و فەرمووی، نە من چاکترین کەسم و نە تۆش خراپترین کەسیت. ئەمە ئەو پیاوە خواناسە مەزنەیە کە گەوهەرێک بوو لە ئیسلامدا دەدرەوشایەوە و کەچی ئاوا بە خۆی دەڵێت، خۆزگە هەر بەوەوە بوەستایە، نا، بەڵکو لە چاو زانایان و خواناسانی پێشوی ئوممەتدا خۆی بە پلەی دزدا زانیوە، ئەمە چۆن بووە؟ یوسفی کوڕی ئەسبات دەڵێت، حەسەنی بەسری ڕەحمەتی خوای لێ بێت، بۆ ماوەی سی ساڵ پێ نەدەکەنی و ماوەی سی ساڵ گاڵتە و گەپ و شۆخی نەکردووە، کەچی لەگەڵ ئەو خواناسی و چاکییەدا بە خۆی دەڵێت، من کاتی خۆی پیاو چاکانێکی وام بینیوە، کە من ئێستا لە چاو ئەواندا وەک دز وام. یاران وەرن با ئیمام حەسەن بەجێ بهێڵین و بچینە خزمەت السری سقطی لە عێڕاق و بزانین چیمان پێ دەڵێت و چۆن سەیری خۆی دەکات و خۆیمان بۆ وەسف دەکات خواناس و ساڵحی ئومەت جونەیدی بەغدادی دەڵێت خۆم گوێم لێ بوو کە مامستا سڕی سەقەتی بە ڕەحمەتی بێ دەیفەرموو حەز ناکەم لە جێکدا بمرم کە خەڵکی بمناسن و گۆڕەکەم بزانن چونکە زۆر ئەترسم گۆڕ نەمگرێتە خۆی و فڕێم بداتە دەرەوە و ئابڕوم بچێت با ساڵحەکەی عێراقیش بەجێ بهێڵین و بچینە خزمەت محەممەدی کوڕی واسە ڕەحمەتی خوای لێ بێت، بزانین چۆن سەیری خۆی دەکات، لە کاتێکدا کە موسڵمانان بە دەستە دەستە دەهاتنە خزمەتی و بە بینینی و بە گوفتاری چین بە چین باوەڕیان زیادی دەکرد و وانەی ساڵح بوون و بەرەو خواچوون فێر دەبوون، کەچی گوێ بگرە بە خۆی چی دەڵێت، بزانە تۆش چۆن سەیری خۆت دەکەیت. یونس دەڵێت، لە محەممەدی کوڕی واسیعم بیست ڕەحمەتی خوای لێ بێت دەیفەرموو، ئەگەر گوناه بۆنی هەبوایە کەستان نەتان دەتوانی لێم نزیک ببنەوە لەبەر زۆری گونهاکانی من برای خۆشەویستم خوشکی بەڕێزم تۆ هەرگیز ڕووی داوە کە تووشی ناڕەحەتیەک بیت و بڵیت لەوانەیە بەهۆی سەرپێچێکی خۆمەوە بووبێت یان لە شوێنێکدا سوکایەتی و بێڕێزیان بەرامبەر نواندی یەکسەر بە خۆتا چووبیتەوە و وتی بێتت وا دیارە گوناهێکم کردووە واخوا ئەم سوک و سەلیمانەی زاڵ کردووە بەسرمدا دەی گوێ بگرە بە واقعی کوڕی جەڕاح مامۆستا دڵسۆزەکەی ئیمام شافعی بزانە لەم بارەیەوە چ وانەیەکمان فێر دەکات و چۆن سەیری خۆی دەکات ئەحمەدی کوڕی محەممەد دەڵێت هەندێ لە هاوڕێکانمان دەربارەی وەکیئی کوڕی جەڕاح بۆیان باس کردوین کە جارێکیان پیاوێک زۆر پیسدا دەبەزێتە سەر وەکیئی کوڕی جەڕاح و قسەی سووچی زۆر پێ دەڵێت و کەی ئیش خۆی کرد بە ماڵێکدا و خۆڵی کرد بە دەم و چاوی خۆیدا و پاشان هاتە دەرەوە بۆ لای پیاوەکە و پێی وت، دەی زیاتر قسە بە وەکیع بڵێ، دیارە لەبەر گوناهباریەتی، و ئەگەر گوناهەکانی نەبوایە تۆ ئاوا پێت نەدەوێرا و زاڵ نەدەبووی بەسەریدا. براکەم، خوشکەکەم، لەم ڕێگایەدا کە تۆ گرتووتە بەر و دەتەیەت هەڵسوکەوتی بەرزی ساڵحان زیندوو بکەیتەوە لە ناو خەڵکدا، زۆر خۆشەویست دەبیت و لە ڕادەبەدەر ڕێزت دەگرن و بە گەورە سەیرت دەکەن. دەی دەستم بە دامێنێ تۆ هێشتا لە دوای کاروانەکەیت و لە خۆت بایی نەبیت و فوو نەکەیتە خۆت بەڵکو گوێ بگرە بۆ ئیبن عومەر خوا لێ ڕازی بێت و بزانە بە چ شێوەیەکی جوان و پەروەردەی وەڵامی کابرا عێراقیەکە دەداتەوە و خۆی لەو ئاستە نزمتر دەکاتەوە کە ئەو پیاوە ویستی بەرزی بکاتەوە و تۆش لە خۆڵی ساڵح بووندا زۆر ئاگات لێی بێت ئەبیلوازە دەڵێت جارێکیان بە ئیمن عومەرم وت خەڵکی وەزعیان لە باشی دایە تا خوا تۆیان لە ناو بهێڵێت، ئیبن عومەر، خوا لە خۆی و باوکی ڕازی بێت، زۆر ناڕەحەت و توڕە بوو بە بیستنی ئەو وتەیە و پێی ناخۆش بوو، بۆیە پێی وت، من وا ئەزانم تۆ عێراقیت و عێراقیش لە خۆیانەوە بێ بەڵگە قسە دەکەن، ئەگینا تۆ چوزانیت ئەم کوڕەی دایکت مەبەستی خۆی بوو، چ ئەو دیوی دەرگای حەوشەکەی ماڵەوەیان چی دەکات و چی ناکات؟ لەگەڵ خواپەرستی و شەونوێژ و ڕۆژی سونەت و قورئان خوێندن و زیکر و کاری چاکەکارییەکایاندا هەر ترسی ئەوەت هەبێت کە لە ڕۆژی قیامەتدا لەبەردەمی خوای جیهانیاندا دەوەستیت و کێ دەڵێ ئەو کردەوانەت ئەوەندە ئیخڵاسیان تێدابووە کە لێت وەرگیرابن و ڕزگار بوویت چونکە گوێ بگرە بۆ ئیبن مەسعود خوا لێ ڕازی بێت بزانە لە بەرامبەر قسەی ئەو پیاوەدا کە وتی من پێم خۆش نییە لە ئەسحاب الیمین بم بەڵکو پێم خۆشە لە مقربین بم واتە زۆر لە خواوە نزیک بم مەسروق دەڵێت پیاوێک لە لای هاوڵی شیرینی پێغەمبەرمان محەممەد صل الله عليه وسلم عەبدوڵڵای کوڕی مەسعود دانیشتبوو وتی من پێم خۆش نییە لە بەهەشدا لە پلەی ئەسحاب الیمیندا بم بەڵکو پێم خۆشترە کە لە ڕیزی زۆر نزیکەکانی خودا بم کە مقڕبینن بەڵام قوتابیەکەی قوتابخانەی پێغەمبەری خوا صلی الله عليه وسلم جۆرێکی تر تێگەیشتووە لە ڕۆژی سەختی قیامەت بۆیە هەر لەوێدا دەڵێت بەڵام ئالێرەدا پیاوێک هەیە مەبەستی خۆی بوو حەز دەکات کە مرد ئیتر زیندوو نەکرێتەوە و لە بەردەمی لێپرسینەوەی خوادا ڕانەوەستێنرێت ساڵحان زۆر حەزیان بە ناوی زل و دێی وێران نییە و حەز ناکەن بە ناوی گەورە بانگیان بکەیت ئایا تۆش وایت دەی هەر کاتێک من و تۆش وامان لێهات ئەوە کەوتونێتە سەر ڕێگای کاروانی ساڵحان و لەوانەیە ڕۆژێک بیان گرینەوە لەگەڵ خۆیان بمان بن لە سەیری شعبی بکە ڕەحمەتی خوای لێبێت و بزانە لەگەڵ ئەوەی کە دەریایەکی قوڵ بۆ لە زانست و فەتوادا کەچی خۆی بە زانا نازانێت، عامری کوڕی شەڕاحبیل الشعابی کە ئەستێرەیەکی گەشاوەی سەردەمی خۆی بووە لە زاناییدا، کەم وێنە بووە و زانستی عائیشە و ئیبن عومەر و سەعدی کوڕی ئەبی وەقاس و عەمری کوڕی عاسی وێڵگرتبوو. کەچی دەربارەی خۆی دەڵێت، ئێمە زانا و فیقهزان نین، بەڵکو ئێمە هەندێ فەرموودەمان بیستووە و پاشان بۆ ئێمان گێڕاوەتەوە. بەڵام زانای ڕاستەقینە ئەو کەسانەن کە زانیارییەکیان وەرگرت یەکسەر بە کردەوە کاری پێدەکەن. لە کاروانی ساڵح بووندا دەبێت هەردەم بڕۆینە خزمەت گەورەی باوەڕداران عومەری کوڕی عەبدولعەزیز و بتوانین ئەو وانە قورس و وەرزشە ناڕەحەتە ئەنجام بدەین و وامان لێبێت گومانی ئەوە بکەین کە خراپین و خۆمان بە پۆخڵەوات بزانین لە چاو پیاوچاکان و خواناسە مەزنەکانی مێژووی دوور و درێژی ئیسلامدا با پێکەوە گوێ بگرین بۆ ئەو گفتوگۆی نێوان خەلیفەی نێوخواز و موزاحیمی هاوکاریدا کە چۆن عومەر دەترسێت لە خراپەکارانی ناو شاری مەدینە بێت. عومەری کوڕی عەبدولعەزیز و موزاحیمی هاوڕێی لە شاری مەدینە دەرچوون بەرەو دیمەشقی پایتەختی خیلافەتی ئەمەویەکان و لە قەراغی شاردا لای کردەوە بەلای مەدینەی پڕ لە نووردا و بە موزاحیمی وت زۆر ئەترسم لەو کەسانە بین من و تۆ کە مەدینە تووڕیان دەدات دەراوە لەبەر خراپیان. مەبەستی لەو فەرموودەی پێغەمبەری خوایە صلی اللە علیه وسلم کە دەفەرمێت، شاری مەدینە وەک کوورەی ئاسنگەر وایە و پۆخڵەوات فڕێ دەداتە دەرەوە، چونکە قیامەت نایەت تا مەدینە خراپەکارێنی دەرنەداتە دەرەوە وەک چۆن کوڕەی ئاسن پۆخڵەواتی ئاسنەکان فڕێ دەداتە دەرەوە. ئەی شوێنکەوتەی ڕاستەقینەی ڕێبازەکەی محمد صلی اللە علیە وسلم، ئەی ئەو کەسەی کەوا دەتەوێت بێیە ڕێزی ساڵحان، ئەی ئەو کەسەی دەتەوێت خۆت ساڵح بیت و خێزانەکەت ساڵح بێت و کچ و کوڕەکانت و خوشک و براکانت ساڵح دەربچن خوا یارمەتیدەر بێت مادەم نیەتت وایە یەکێک لە نیشانەکانی ئەوەی کە لە کاروانی ساڵح نزیک بوویتەوە خەریکی دەچیتە ناویانەوە ان شاء اللە ئەگەر بگەیتە ئەو ئاستەی کە پێت ناخۆش بێت و خەفەتبات بیت ئەگەر گوناهێکت لە دەست دەرچوو تاوانێک و سەرپێچیەکی پەروەردگارت ئەنجام دا بە دەم و چاوی خەمبارتەوە دیار بێت و خەڵکی لە دوورەوە هەست بکەن کە هەڵەیەکت ئەنجام داوە و خەفەتی پێ دەخۆیت و پێکەنین و قسەی خۆشت بۆ نایەت تا تەوبەیەکی ڕاستەقینەی لەسەر نەکەیت و چەندان کردەوەی جوانی بکەیت بە شوێنیدا ئایا چی دەکەی کاتێک نەزەرێکی حەڕام یان غەیبەتێک یان دڵی عاجزکردنی کەسێک یان پەنا بە خوا نوێژێکت بفەوتێت پێی خەفەتبار بوویت؟ دەی ئەوە نیشانەیەکی زۆر چاکە. عەبدولواحید دەڵێت، لەگەڵ کۆمەڵێک لە هاوەڵانمدا چووین بۆ سەردانی ئافرەتێکی خواناس لە گەڕەکێکی شاری بەسڕە، تا سڵاوی لێ بکەین و هەواڵی بزانین پێیان وتین، مەڕۆن، چونکە ناتوانن بیبینن، وتمان، بۆچی ناتوانین، وتیان، ماوەی سێ ڕۆژە دەرگای لەسەر خۆی داخستووە و هەر دەگری، وتمان، ئاخر بۆچی وای بە خۆی کردووە، وتیان، چونکە مێروولەیەکی کوشتووە. ساڵحان لە هەموو سەردەمێکدا نموونە و سەرمەشق بوون بۆ خەڵکە خواناسە ئاساییەکان و لە سەرووی هەموو ساڵحانەوە پێغەمبەران کە هەموو قۆناغەکانی ساڵحبوونیان بڕیوە و هەموو ساڵحانی دوای ئەوان لەوانە تیشکیان وەرگرتووە ئەوە یوسف پێغەمبەرە علیە السلام لەلای فیرعەونی میسر، امین عل حوتبی لاو، دا خۆی بەوە نازانێت کە زۆر بێتاوانە و لە گوڵ بەریئترە، هەرچەندە وایش بووە، وە نایەوێت خەڵکی تاوانبار بکات لەسەر حیسابی پاکی خۆی، نا، بەڵکو نیازێکی تری هەبوو، وەک لە قورئاندا هاتووە، نەک مەبەستی ناوزڕاندن و لەکەدارکردنی کەسی تر، لەم هەواڵەیدا وتی، خۆ ئەوە نەبێت من خۆم بێ تاوان بزانم و هەموان بە تاوانبار، بەڵکو نەفس شایانی بەرگری کردن نیە لێی، بەڵکو نەفس هەمیشە لەگەڵ خراپەدایە، مەگەر کەسێک خوای گەورە بە ڕەحمی خۆی ڕەحمی پێ بکات و دەرونی ژێرباری چاککاری بکات. ئەوە پێغەمبەری ئیسلامە صلی اللە علیه وسلم و ڕۆژێکیان ژنێک لە ماڵیان نانی دەخوارد و شەرم و هەیبەتی لە پێغەمبەری خوا دەکرد و دەستەکانی دەلەزی و خاوە خاو نانی بۆ دەخورا و پێغەمبەر هەستی بەم وەزعەی ئەم خوشکە میوانە کرد بابزانین چی پێ دەفەرموێت تا ئاسایی بکاتەوە و بێتەوە سەرخۆی و نەترسێت پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ڕووی کێدا ئەو ژنە و پێی فەرموو ترس و لەرز لەسەر خۆت لابە من چێم جگە لەوەی کە من کوڕی ئەو ژنم کە کاتی خۆی لە مەککەدا تریتی دەخوارد. برای ساڵحم، خوشکی ساڵیحم. لە هەر ئاستێکی زانستیدای، زۆر ئاسایی بێت لەلات ئەگەر لە مەسەلێکدا شارەزا نەبوویت، هیچ شەرم مەکە و بڵێ، نایزانم و هەرچەندە دەروونت پێی ناخۆشە و ئەو هەر حەزی لەوەیە کە خەڵکی نەزانێت بەوەی هیچ نازانێت. بەو کارە سەختە دەچیتە سەر سکەی ساڵحان و بەرەوڕوویان دەڕۆیت و هەر کاتێکیش مەرجی ساڵح بوونت تێدا هاتەدی بۆیان نییە وەرت نەگرن و ڕەتت ناکەنەوە. دەی چاک دڵ و گوێ بدە بە زانای مەزنی ئیسلام و پیاو چاک و ساڵحی سەردەمی تابعین مالیکی کوڕی ئەنەس ڕەحمەتی خوای لێ بێت کە چۆن بەو پرسیارکەرەی وت نایزانم و شارەزاییم لەو بارەدا نییە. ئیبن المەهدی دەڵێت پیاوێک پرسیارێکی شەرعی کرد لە مالیک و ئیمامیش فەرمی وەڵامی ئەو پرسیارەی تۆ باش نازانم. پیاوەکەش وتی، لە فڵان و فڵان شوێنی دوورەوە هاتوومە خزمەتی تۆ، بۆ ئەو پرسیارە کەچی تۆ بە ئاسانی دەڵێیت نایزانم؟ ئیمامیش ڕووی تێ کرد و لەسەرخۆ پێی فەرموو، دەی زۆر باشە، ئەگەر گەڕایتەوە بۆ وڵات و شارەکەی خۆت بڵێ کە من وتوومە باش نایزانم. وشەی نازانم بۆ وەڵامی ئەو شتانەی کە شارەزاییت نییە تیایدا، لەلای گێل و گەوار و خەڵکە سادەکە کەمێک پێی دەشکێیت، بەڵام ئەوە هیچ نییە لە چاو ئەو شەخسیەتە گەورەی کە لە لای زانایان بە چاوی قورس سەیری دەکەیت دووبارە دەتان بەمەوە خزمەتی عەبدوڵای کوڕی مەسعود ڕەزای خوای لێ بێت و بزانین چۆن بۆ خۆی ڕوانیوە لە کاتێکدا کە مامۆستای شاری کوفە بۆ و سەدان زانە لە سەردەستی ئەو پەروەردەکراون کەچی گوێ بگرە بە خۆی دەڵێت چی ئیتر بزانم من و تۆ کە دەمانێت وەرزشی قورسی ساڵح بوون جێبەجێ بکەین بە خۆمان چی بڵێین؟ حاریثی کوڕی سوەید دەڵێت، عەبدوڵڵای کوڕی مەسعود خوا لێی ڕازی بێت دەفەرموێت، ئەگەر وەک خۆم بتان ناسیمایە خۆڵتان دەکرد بە سەرمدا، ئەی خوات لێت ڕازی بێ، ئەی هاوەڵە نازدارەکەی پێغەمبەری نازدارمان صلی اللە علیە وسلم، تۆ هەموو ژیانت بەخشی بە خوا و ژیان لە خزمەت پێغەمبەر و ڕێبازە پاکەکەیدا و دەرو ماڵت خواناسی بوە کەچی ئاوا بۆ خۆت دەڕوانین دەی ئەمەش وانەیەکی ترتانە فێری ئێمەی گچکەی ساڵحی دەکەن تا کاروانەکەتان ڕێگاکەی کوێر نەبێتەوە ئەمەش عەلی کوڕی فوضەیلی کوڕی عیاضە پەروەردەکراوی دەستی باوکێتی فوضەیلی خواناس و موسڵمان، فوضەیلی گەورەی ساڵحان، ساڵحان زنجیری ساڵحیەت لە خۆیاندا قۆرغ ناکەن، خۆیان لەگەڵ خوادا ڕێک ناخەن کەچی کوڕ و کچەکانیان لەناو دەریایەک غەفڵەت و بێ ئاگاییدا دەژین. نا، بەڵکو وایان لێ دەکەن کە پێشبڕکێ لەگەڵ باوکیاندا بکەن لە شەو نوێژ و خواناسیدا، وەک ئەم نمونەیە جوانە. محەممەدی کوڕی حەسەن دەڵێت، عەلی کوڕی فوضەیلی کوڕی عیاض ڕەحمەتی خوا لێ بێت، لەگەڵ باوکیدا شەو نوێژی دەکرد، تاوەندە ماندوو دەبوو کە بە سنگە خشە دەچووە ناو جێگەکەی خۆی و بۆ حەوانەوە. لەگەڵ ئەوەشدا لایەکی دەکردەوە بۆ لای باوکی و پێی دەوت خواناس و ساڵحانن پێشم کەوتوون بابە گیان. سەرمەشق و گەورە ساڵحی ئیسلام عومەری کوڕی خەتاب ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێت، کاتێ دەچووە سەر مینبەر بۆ وتاری هەینی، یەکەمین وشەی داننانی خۆی بوو بە لاوازی و چرووکی توندوتیژی خۆیدا و لە خوا دەپاڕایەوە ئەو ڕەوشتانی تێدا نەمێنێت، دەی ئایا من و تۆ هەوڵی ئەوە نەدەین ڕەوشتە نەخوازراوەکان لە خۆمان داڕنین و یان داوامان کردووە لە خوا کە لە کۆڵمانی بکاتەوە جامعی کوڕی شەداد دەڵێت باوکم وتی یەکەمین وتەی عمەری کوری خەتاب ڕزای خوا لێبێت کە دەسوە سەرمین بەرەکەی بۆ وتاردان دیوت ئەی پەروەردگارم من زۆر تونند و تیژم نەرمم بکە وەلاوازیشم بەهێزم کە بەخیل و چروکم سەخی و دەستم بڵاو بکە ئەمەش بیشتی حافی ڕەحمەتی خوا لێبێت و کاتێک زیانێکی پێ دەگات یان کەسێکی خۆشەویستی دەمرێت، یەکسەر خۆی تاوانبار دەکات و بە خۆیدا دەچێتەوە. ئەو کارەساتە دەبێتە چاکبوونی و بەرزبوونەوەی زیاتری ئاستی ساڵحیەتی، نەک وەک هەندێ باوەڕ لاواز کە کاتێ تووشی زیانێک دەبن یان کەسێکی نزیکیان دەمرێت چەندان بۆڵەبۆڵ و قسەی نابەجێ دێت بە دەمیاندا و چەندان ناشکری دەردەبڕن. بەڵام بەشتی حافی بە پێچەوانەوە دەکات وانەیەکی گەورەشمان فێر دەکات کە لە کاتی نەهامەتی و زیان و ناڕەحەتیدا چی بکەین چی بڵێن کە خوامان لێ نەڕەجێت محەممەدی کوڕی یوسفی جەوهری دەڵێ لە بشری حافیم بیز ڕەحمەتی خوای لێبێت کاتێک کە خوشکێکی مرد وتی ئای کە بەندە هەر کاتێک کەم تەرخەمی و سستی بنوێنێت خی گەورە ئەو کەسانەی کە ئەو دڵی پێیان خۆشە لی دەسێنێتەوە و دەمرن جا خۆشکی بەڕێزم، برای خۆشەویستم، ڕێگای ساڵح بوون بگرە بەر، چاوڕوان مەکە و مەیدە دەست کاتێکی تر، وە هەر لەم ساتەوە کە ئەم بابەتە گرنگە گوێ لێ دەبێت و تەوبە بکە و کردەوەی زۆر جوان و ڕەوشتی بەرز بنوێنە، جا لەو مەیدانەدا شتی سەیر و خۆش و سەمەرەی زۆر دەبینیت و ئەگەر پێیان زانیت کە تۆ کەوتویتە سەر سگەی ساڵحان و خۆشیان ویستی و ئاواتیان پێ دەخواستی تۆ زیاتر بۆ خۆت بگری و بڵێ من خۆم هەڵواسیوە بە شەمەندەفەری ساڵحاندا و هێشتا نایەڵن بچمە ژوورەوە کەچی خەڵکی حسابێکی زۆر گەورەترم بۆ دەکەن و ئەو کاتە زیاتر بە خۆدا چنۆ دەکەیت و هەوڵ دەدەی بچیتە ناو شەمەندەفەرەکەوە. ئەوانیش دەستت بۆ کێش دەکەن و دەتبەنە ناو خۆیان، بابزانین بیشری کوڕی حارث چی کرد کاتێک سەرخۆشێک باوەشی پێدا کرد و تێرمان چی کرد، محمدی کوڕی قودامە دەڵێت بیشری کوڕی حارث ڕەحمەتی خوای لێ بێت جارێکیان سەرخۆشێک گەیشت پێی لە ڕێگایەکدا و پەلاماری دا و باوەشی پێدا کرد و دەستی کرد بە ماچکردنی و بیشری سەرسام بوو لەو کارە و لە خۆی دووری نەدەخستەوە کاتێ سەرخۆشەکە بیشری بەردا ڕۆیشت و چاوەکانی بیشر پڕ بوون لە ئاو و بەدەم گریان و وتی پیاوێک دێت و پیاوێکی خۆش دەوێت لە بەرگومانی چاکە کە پێی دەبات چێ دەڵێ کەسی خۆشویست کە سەرخۆشەکە بوو لەبەر ئەو دڵە پاکونیەتە خاڵسەی ناچێتە ڕیزی ڕزگاربووان و خۆشویستراویش کە بیشرە چێ دەزانێ حاڵی چۆن دەبێت لە دیوەخانی خوا مژدەت لێبێت ئەی بیست و سەدان ساڵ بەسەر مردنتا تێپەڕیوە و نەوەکانی دوای خۆت و هەڵگرانی و پەیامە مبارەکەی تۆ هەوڵدەدەن چاو لە کار و گفتار و ڕەوشی بەرزی تۆ و هاوێنە ساڵحەکانی تۆ بکەن و تۆش ئینشاءاللە حاڵت خۆش دەبێت و ڕووسپی بەردیوانی خوا دەبیت من دەڵێم پیاو چاکان بەوە بوونەتە سەرمەشقی کاروانی ساڵحان کە خۆیان بە دڵ نەبووە و خۆیان بە شایستەی بەهەشت و ڕەزامەندی خوا نەزانیوە و ئەمەش وای لێکردوون کە بەردەوام لە تەعدیل کردن و ڕاستکردن و چاکردن و جوانکردنی بیر و باوەڕ و کردەوەکانیان بن و تێر نەبن بە ذیکر و قورئان خوێندن وەک ئێمەی ئەم سەردەمە نەبوون کە بە نوێژە فەرزەکان و ڕۆژووی ڕەمەزان و خۆمان بە فودەیل و مالیکی ئەم سەردەمە دەزانین و لە خۆمان زۆر دڵنیاین بەڵام با جێ بگرین بۆ فودەیل بزانین چی چ چڤەیەک بۆ زانەی پابەزی سوفیانی کوڕی ئاینە دەکات ئەبی جعفری حەدائی دەڵێ لە فودەیلی کوڕی ئیاڵم بیست ڕەحمەتی خوای لێبێ دەیوت دەستی سوفیانی کوڕ ئۆیەینیم گرت ئالەم دۆڵەدا پێم وت ئەگەر وا گومان دەبیت کە لەسەر زەویدا کەسێک ماوە لە من و تۆ خراپتر بێت ئەو خراپترین گومانت بردووە بە هەڵەدا چویت بۆ خوشکانی سەرپۆش بەسەریش، با بچینەوە خزمەت دوو هەڵوێستی ساڵحانەی دوو خوشکی سەرمەشقی کاروانەکەمان، کاروانی ساڵحان و بەرەو خواچوون و یەکەمیان ئافرەتێکی قولەڕەشی خەڵکی بەسرەیە و هەموو مامۆستایان و قوتابیانی قورئان سەردانیان دەکرد تا لەوێ وانەی ساڵح بوون بەکردەوە ببینن وەک چۆن لە حوجرەکاندا بە نەزەری دەیانخوێند. ساڵحی کوڕی عەبدولکەریم دەڵێ، ئافرەتێکی ڕەشپێستم بینی لە بەسڕە، خەڵکی چواردەوریان لێدابوو، ئەویش خەریکی خواناسی خۆی بوو، هەر کە زانی چواردەوریان لێداوە هەستا و چووە ماڵێکی ترەوە، هەموو خەڵکەکەش بەدوایدا چوونە ژوورەوە و هەر لە خواناسی و بەندادییەکانی ورد دەبوونەوە و چێژی ئیمانیان لێ وەردەگرت. ئۆمریش لێی نزیک بوومەوە و پێم وت ئایا لەوە ناترسیت غرور نڕوت تێبکات و لە خۆت بگۆڕیت ئافرەتەکە سەری هەڵبڕی و سەیرێکی کردم و پاشان وتی مرۆڤ چۆن بەکردەوەیەک مەغرور دەبێت کە هێشتا نازانێت لێی وەرگیراوە یان دەدرێتەوە بە ناوچاویدا ئافرەتی دووەم ئەستێرە پرشنگدارەکەی ئاسمانی ساڵحانە کە ناوی ڕابی ئای عەدەویە ڕەحمەتی خوای لێبێت کە هەر کاتێک ناوی ڕابیای عەدەوی دێت یەکسەر فکر و خەیاڵ و هزرت بۆ لای ئافرەتێکی لە ڕادە بە دەر ساڵحە دەچێت دەی هەمیشە داوای لێخۆشببوونی لەخوا کردووە لەسەر ئەو بەڵێن و قسە زۆرانەی کە کردوویەتی ڕاستی نەکردووە و نەیبردووەتەوە سەر و هەمیشە ئەستاو فیڕوڵای کردووە عەباسی کوڕی وەلید دەڵێت ڕابیعی عەدەویە ڕەحمەتی خوای لێبێت دەیوت داوای لێخۆشبوون دەکەم لەخوا لەبەر کەمی ڕاستگۆییم لە قسەکانمدا و دەڵێم ئەستەغفراللە ئەگەر خەریکی کارێکی خێر بوویت و کردەوەی جوانت دەروان لە خۆت بایی نەبیت بەڵکو بە پێچەوانەوە بڵێ چەندان کاری چاکە هەیە کە هیچیانم نەکردووە و لە مندا نین هەوڵدەی لە خۆتدا بیانهێنیتە دی، ئەمەش یونسی کوڕی عوبەیدی ڕەحمەتی خوای لێ بێت ئەوەندە خۆی بە کەمتەرخەم دەزانێت کە من و تۆ هەرگیز ناوێرین وا بکەین. بشری کوڕی حارس دەڵێت یونسی کوڕی عوبەید ڕەحمەتی خوای لێ بێت دەڵێ تا سەد بەش لە ڕەوشتە جوانەکان هەیە کە یەک دانیان لە من نەهاتوونەتە دی. ئیبراهیمی کوڕی ئەدهەم دەڵێ عەتائی سولەیمی ڕەحمەتی خوای لێ بێت لە شەوەکاندا دەستی دەهێنا بەسەر لاشەی خۆیدا و لە ترسی ئەوەی نەوەک بەهۆی گوناهباریەوە بووبێت بە بەراز. ئەم عەتای کە ئاوا خۆی بە تاوانبار دەزانێت لەم بەسەرهاتەی داهاتوودا بۆت دەردەکەوێت کە تا چ ڕاددێک لە خوا ترساوە و خەمی دوای مردنی بووە. ئەبوو یەزیدی هەدادی دەڵێ جارێکیان لە نوێژی جمعە گەڕامەوە لە ڕێگا چاوم هەڵتەقی بە عەتائی سولەیمی و عەمەری کوڕی درهەمدا کە پێکەوە دەڕۆیشتن و عەتا ئەوەندە گریا بوو چاوەکانی کز و کوێر ببوو عومەریش ئەوەندە نوێژی کرد و پشتی کۆما بوو. عومەر ڕووی کردە عەتا و پێی وت، تاکەی من و تۆ لە ناو هەڵەدا بژین و خەریکی گەمە و مەزاقین و بێ ئاگاین لەوەی مەلەکولمەوت بە دواماندا دەگەڕێت و وازمان لێ ناهێنێت. دەڵێ عەتا یەک هاواری کرد و لە هۆش خۆی چوو، سەری دای بە زەویدا و سەری شکا و خەڵکی لێیان کۆبوونەوە و عومەریش لە پاڵ سەریدا دانیشت تا بە هۆش هاتەوە و بردیانەوە بۆ ماڵ خوشک و برانی بەشدار بووی ئەم خولا گرنگە خولی ساڵح بوون ئەم باسە زۆر زیاتر هەڵدەگرێت بەڵام بە سێ هەڵوێستی وتەی خواناسی بەسڕا مالیکی کوڕی دینار ڕەحمەتی خوای لێبێت ئەم باسە دەپێچینە و دەچینە سەر گوڵزارێکی تری کاروانەکە بشتی کوڕی حارس دەڵێت جارێکیان پیاوێک ڕووی کردە مالیکی کوڕی دینار و پێیوت ئەی ڕیاباز مالیکی سەیرێکی کرد و پێوت چۆن ناوی منت زانی کەس ئەو ناوەم نازانێت جگە لە تۆ سەری کوڕی یەحیا دەڵێت مالیکی کوڕی دینار ڕەحمەتی خوای لێبێت دەڵێت ئەگەر فریشتێک لە بەردەرگای مزگەوتدا بوەستێت و بڵێت خراپترین کەستان لە مزگەوتی پەروەردگار بڕۆنە دەرەوە من لە پێش هەمووتان دەڕۆمە دەرەوە لە جعفەری کوڕی سولەیمانەوە دەڵێ بیستم لە مالیکی کوڕی دینارەوە ڕەحمەتی خوال لێبێ دەیوت هەر کاتێک باسی پیاوچاکان و ساڵحان بکرێت ئۆف لە من و تف لە من مەولەویش بەڕەحمەت بێت لە وەسف و باسی پێغمبەری خۆشەویستماندا دڵێ یادی تۆ بکەم یادی خۆمە باش نوری و تۆ لە کوێ بینایی خفاش بیسەرانی بەڕێز و خۆشەویست بەم ئەندازەیە هاتینە کۆتایی ئەڵقەی ئەوجارەشمان سوپاس و ستایش بۆ خوای پەروەردگان کەوا دەرفەتی داین ئەڵقەی ئەوجارەشمان تەواو بکەین لە خوێندنەوەی کتێبی بگە بە کاروانی ساڵحان لە بەشی دووەمی کتێبەکەمان ساڵحان چۆن سەیری خۆیان کردووە و خۆیان بەکەم زانیوە وەسەلام و عەلەیکم وەڕەحمەت اللهی وبەڕەکاتوو